بسم اللە الرحمن الرحیم الحمد للە والصلاة والسلام علی رسول اللە گوێبیستانی خۆشەویستم کاتۆ هەم کاتێکتان شاد و کامران بێ خۆشحاڵین لە زنجیرە بەرنمەکانی پەرپێدانی مرۆیی بە ناوی بەرنمەی چیرۆکی سەرکەوتنەوە بە ئێوەی بەڕێز و خۆشەویست شاد دەبینەوە. بەرنمەی ئەمڕۆمان تاوکەری بەرنمەکانی پێشووە کە هوەری هەڵسوکەوتنە لەگەڵ خەڵکی داواتە چۆن بتوانین لەگەڵ خەڵکە تەعامل کەین و تەفاعل بکەین بەو شێوازە ئیجابی کە خوا و پیاغەمەرەیانە دووە هەروەها مرۆڤایەتی دەوێت بۆیە ئێمە لەم حەڵلقەیە تەواوکەری ئەوگە بەس پێش ئەوەی بچمە سەر بابەتەکە پێم خۆشە گوێلم چیرۆکە پێکەوە بگرین کە چیرۆکێکە لە چیرۆکانی مامۆستای بەڕێز مامۆسا محەممەد عرەیفی کە دەڵێ جارێکیان گەنجێک لە گەنجەکان زۆر متەح زۆر و کڵە زۆر ملتەزیم و دەویستێ بۆ مزگەوت لەو کاتا کە هات بۆ نیۆڕۆ بڵێ کاتی نیۆڕۆ بوو سێری کرد پیاوێک لەسەر دار خورمایە خەریکی ئیشکردنە خەریکی کارکردنە ئەوش بانگە درێ و ئەوان ئەمیش زۆر وەکڵێ تند و زۆر ئەوە بوو پێی خۆش بوو کە ئەو پیاوەش بێتە خوارەوە بۆ ئەوی بۆ ئەی بێ لەگەڵیا بۆ مزگەوت بۆیە ناچار چووە پەنای و کەڵێ لە بانگی کرد و ئەوخوای گەورە بانگ تەکاوەرە بۆ مزگەوت و بەبێ سەسلام کردن و بەبێ هیچ تعاملکردن بەبێ هیچ قسەیەکی خۆش دەستی کرد بە قسە پێوتنی بۆ نایێتە خوارە خوابانتەکە خی گەورە نوێژەکەت زەڕورترە زۆر باشترە بە کۆمەڵێت یعنی عیباراتەوە کە وەکەڵک قسە کەوتە نێوان پیاوەکەی جوتیارەکە لەگەڵ کوڕە گەنجەکە بۆیە وەکەڵە پیاوەکەی تووڕە کرد و بە ڕۆژ بۆ مزگەوت ئەڵێ دوای بۆ نوێژی عسەجیسان و جارێکیکە ئەم پیاوە هاتەوتی با ئوسلوبی خۆم گۆڕم ئەم کوڕم ملتەسیمە کوڕە گەنجە ئەڵێ هاتە پەنای پیاوەکەەوە هاتە پەنای پیاوەکە و مەرحەبایەکی کرد و سەلامی لێکرد و دەموباسی زەرعەتی ئەمساڵی لێپرسی دەموباسی چۆنە بەرومەکان چۆنە یعنی خواقەوەتە بە شێوازێکی جوانتر و باشتر هەندێک سپاسی کرد بەڕاستی ئیشەکانی تۆ زۆر زۆر باشن ئیشەکانت گەورەیە پیشەکانت ضرورە ئەنی کۆمەڵە ئەو بابەتانەی لەگەڵا کرد ئینجاوتی ئەوە تۆ وەختێک کاتی ئەوەتە کە تۆ یان جاری کە مەسەلا کۆمەڵێ حاڵەتە بۆی ئەم پیاوە ئەڵێ ئەگەر ئێمە ئوسلوبی خۆمان بگۆڕین دەتوانین باشترین ئوسلوب پێشکەش بە کۆمەلگا بکەین و ئەتوانی خەڵکی بە شێوازە لە شێوازەکان هاوکارمان چکە بۆ ئێمە ئێمەی مرۆڤ هەمیشە لە ئیشا عیبەکانمان دەرەکەوێت هەمیشە لە ئیشا کەم و کوڕەکانمان دەرەکەوێت ئەگەر ئێمە حتا وەکو جلوبەرگی سەیریکەین ئەگەر ئێمە جلوبەرگەکانمان پینەی پێوە بێ لە شوێنی خۆماننادانشی کەس پێمان نازانێ بەڵام کاتێک کاتێک کە دادەنیشین و کاتێک کە هەڵەسین و خەریکی ئیشکردن و خەریکی چالاکی ئەنجامدانێن چالاکی ڕۆژانە چالاکە جۆر بە جۆرەکانە ئەو کاتە بە تەکیلی جارێکی کە ئێمە چیەکەین ئێمە پێویستمان بە وەکڵ هەندە هەڵە و کەم و کوڕیمانرێک کە پێویستە چاکی بکەین لە کاتی بە ئەنجامگەیانی کار و چالاکانە گەشتە خاڵێک خاو چۆن وا گەشتە ئەو خاڵانەی کە دەڵێت چۆن وا لە خەڵکی دەکەیت ئەوەی کە تۆ دەتەوێت ئەو ئەنجامی بدات واتە ئەو بێتە ممبەری ئیشەکانی تۆ واتە ئەو بێتە مەزدەری چالاکیەکانی تۆ کە بتوانێت هەموو چالاکەکانی تۆ ئەنجامدا کۆمەڵە خاڵمان لە پێشەوە باسی لە دوو بەرنمەکانی پێشوە ئێستا خاڵی سێهم بە پەلە ئەوکەڵێ ئەوەندەی کە پێویستە دووبارەیەکێک کە ئەویشک ئەڵێ کارەکان بکە بە پێشبڕکێواتە بیکە بە منافەسە تۆ بێنە بەرچوی خۆت لە پۆلەکەی کاتێ بە پۆلەکە ئەڵەی مەسەلە بۆن مونە ئەگەر ئەم جارە هەر کەسێ بتوانێت بیست لە بیست مەسەلە بۆم بێنێ یاخود دەرەجەکانی ئەوەندە بیا لە ناو شەریکەکە ناو کۆمپانیەکەی ئەگەر بیکەی بە منافەسە ئەو کاتە خەڵ لە منافەسە ئیبدا دروستە بێ هەمیشە ئیبدا لە کاتەکە دروستە بێ داهێنان لە کاتەکە دروستە بێ کە منافەسە هەبێ بۆیە دەبێت ئێمە ئەو ئیشە وەکو بەڕێوەبەرێکی سەرکەوت وەکو پلەی یەکەم دەدەستێنێ بەتایبەتی ئێمە ئەگەر بتوانین پلە پلەکان دیاری بکەین و محاولش کەین هەمیشە چی بکەین هەمیشە لەسەر یەک نەوعی هەدێ نەوەستی لەسەر یەک ناوی امتیاز نەوەستین لەسەر یەک جۆری خەڵات نەوەستی مەسەلە بۆ نەگە جارێک کتێبماندا جاری داهاتوو ئەکرێ مات ئەکرێ معنەوی بێ جا سپاسێکی بۆ بنووسین بە بەڕێبەرایەتەکە یا خۆن مەسەلە بوون لەناو و بۆن منە گەر قوتابی بوو لەناو هەموو قوتابەکانە بێنیتە دەرەوە لە پێنج شەمانە لە شەمانە ئەوەی کە ئیشتماعەکە کرێ یاخۆ بڵین ڕیز دەکرێن قوتابیەکان یا لە جامیعەکانان ئەو کاتە ئەتوانیەمە ناوەکەی هەڵباسین لە لەوحی ئەلاراتە بۆ ئەوی هەموو خەڵکی بزانێت چۆن خەڵکە سزادراوەکان وەکەڵە چۆن خەڵکە ئەوانەی کەم تەرخە من هەڵیانەواسین ئەوەی کە غای بەبێ هەڵوازین بە هەمان شێوە پێویستە ئێمە مححاولە بکەین چی بکەین مححاولە بکەین کە ئەوانەشی کە چاکن و جدین ئەوانش بە هەمان شێوە ناوەکانی هەڵواست بۆی خەڵبیان ناسێ پاشان و کوتم ئەنجامەکانیان هەڵاواسی خاڵی چوارەم بۆ بە خاڵی سێ بۆ بە پەلە چین بەڵێ دووبارەمان کردەوە ئێستا دەچینە خاڵی چوارهەم کە ئەوش ئەوەیە ئەڵێ سزا مەدە لەسەر هەڵە بەڵکو پاداشتی کۆششکاران کەەوە پاداشتی ئەو کەسانە بکە کە چیەکەن کە چاکە ئەکەن پاداشتی ئەو کەسە بکە کە باشترین کارەنجامەدەن مەڕۆ لەسەر چی بۆسە لەسەر سزادراوەکان بۆسە چونکە هەر کەس هەوڵیدا تەوەکو قاعدەیەکی فقەیەەکە جاری پێشوش باسما کرد هەر کەس هەوڵیدا هەڵە حتممەن وکڵێ هەوڵیاوە و چاکێکی بۆ نرسێل لەسەر ئەوەی وزە و تاقە و تواناکەی سرف کردووە بەڵام ئەگەر پێکای و چاکەیشی کرد ئەو کاتە چێ بێ ئەو کاتە بێ بە دوو وکڵە دوو چاکە کە بۆ نووسێ چ جایەوە ئێمەش بە هەمان شێوە لە حاڵەکانی خۆمانە تەتیبکڵێ باسیکە اینجا هەڵە لە کاتی محاولا مادی مافی پاداشتی هەیە خەڵک خەڵک هەوڵیاوە بڵین سەر فاشل نابێ یاخود کڵێ ناڕوخێت مادەم چی هەیە مادەم هەمیشە محاوەێ هەیە بە بەردەوامی چێکە هەوڵدا ئەگەس تێبینیکەین زۆربەی زۆری ئەو زانایانە کە داهێنانیان کردووە لە بوونەوەرە هەمیشە ئەو داهێنانە بە یەک جار داهێنانەکەیان نێناوە بە یەک جار نەیانتوانی ئەو شتەی کە دەیانەوێت بیدۆزنەوە بە یەک جار نەیانتوانیوە ئەو داهێنانە بکەن کە ئێستا ناویان لە مێژوە لە مێژەوە تۆمار کراوە ئەگە تێبینی بکەی ئێمە وەکو بەرنمەکانی تریش وتمان ئەڵێن یان تەقدیرن تەقدیرن علم دەڵێ نزیکەی هشتا و دو ملیار کەس تا ئێستا مردووە لە لەسەر زەویە بۆیە ئەمە ئەگەر باسی بکەین تێبینیکەی لەوانەیە ئەوانەی کە وەکەڵێ ناویان زیندوو ماوەتەوە ناویان بە گەورەی ماوەتەوە ناویان هەمیشە لەسەر زمانی ئێمە وەکو داهێنەران کە لە بوونەوەرە لە ناو مەخلوقاتی لە ناو ئینسانە هەیە لەوانەی کۆمەڵێکی کەس بن کۆمەڵێک کەم بن کە ئێمە ڕۆژانە ناوەکانیان دەڵێن و ناوەکانیان دووبارە دەکەینەوە بۆیە خراپترین یاسا لە کاردا لە کاری کارگەڕێ بە تایبەتی ئەو کەسێک کە مدیری شەرێکی ئەو کەسێک کە ئەو کەڵێ سەرکردەیە ئەو کەسێک کە چونکە بۆ ئەگەر تۆ سەرکردەیەک بیت سزاکارێک بە یەک جار بە یەک هەڵە سزا بدەی ئەو کاتە بە تاکیدی لەوانەیە بێتە دژمن بۆت لەوانەیە مەسەلا پەیوەندی بە دژمنەکان تۆ بک بەت لەعنی بۆیە هەمیشە لەسەر یەک هەڵە سزامەدە بۆیە خراپترین یاسا لە کارگێڕیا لە ئیشی کارگێڕیا لە ئیدارە ئەوەیە کە تۆ سزا بدەی بەڵکو دەکەێ دەبێ وا بکەین ئەگەر سزاشیان ئەگەر و کەڵە ئەگەر هەڵەشیان کرد هەڵەکان چارەسەرەکانیان زۆر ئاسانکەی لە بەرچوی خەڵ جاری وایە تو بێنە بەرچوی خۆت لەوانەیە تەلەبێکمان هەڵێ بکە یاخود کارمەندێکمان هەڵێ بکە یاخود ئەندامێکی حیزبیمان هەڵاوکە یاخود ینی خێزانێکمان هەڵە دەکە یاخود یعنی هەر کەسێ بۆ خۆمان وەکەڵێ هەڵەیەکەکە ئێمە وای لەکەینە حەلەکەی نەدۆزێتەوە مەعەلعلم حەل بۆ هەموو شتێ زۆر زۆرە یعنی ئەگەر هەموو کێشەیەکە دێتە بەردەست بە تەکیدی زیاتر لە چەندین حەلت دەسەکەێ بە جاری وایە مرۆڤ خۆی وەکەڵێ خۆی یعنی ئەگەر ڕاست بێ بڵم ئەوێ یاساخ بێ ئەوێ مەسەرە دژی یاسا بێ بۆیە محاولە ئەک چی بکە محاولە ئەک کە حەلەکەی زۆر زۆر قرس بێت کە حەلیش قرس بۆ کاتە کەس ناتوانێت ئەنجامی لە وای لێ دێت تۆ ئەبێت چاوەڕێ ئەو کەی هەموو ڕۆژ سزای کێ بدەیت سزای خەڵک بێت. ئەنجامی کۆتایی کە ئێمە ئەم بابەتەمان باس کرد و ئەوی قسەکەی حەزەتی بڵین ئەو قستانی کە ئێمە باسمان کرد لەوانی پێشەوە ئەوەی ئەم ڕۆژکە محەممەد عرێفی گەڕاندەوە ئەوش ئەوەیە ئێمە لە تەعاملکردن لەگەڵ خەڵکە دەمانێ بگەینە چی ئێمە دەمانەوێت خەڵکی مامۆبکە باسمان کرد دەمانەیە هوەرەکانی قایلکردن و گوێگرتنمان باس کرد هوەرەکانی قسەکردنمان ئەوانە هەمویان باس کرد ئێستا دروشمێک ئێکە بێویستە ئێمە هەمومان گەر دەمانێت چاکە خواز بیت گەر دەمانێ هاوڵاتیکی باش بین بە کۆمەلگا گەر دەمانێ باشترین هاوڵاتی بین لە ناو گەڕک و شوێنی ئیشکردنی خۆمانە دەبێت دروشمی هەڵبواسین ئێمە گەر تێبینی بکەینەچین بۆ عیادەکان هەر دکتۆری بۆ خۆی وکڵە قەتعەیەکی هەڵواسیوە شتێکی هەڵواسیوە لافتەیەکی هەڵواسیوە کە ناو و ناونیشانی خۆی لەسرە کە دروشمی خۆی لەسەرەکە ئەو کەڵە عینوانەکەی خۆی لەسرە ئەو شەهادە و بڕوانامەەی کە بەدەستی هێناوە لەگەڵ ناوی خۆیان بۆیە ئێمەش کە مادەم دەمانوێت ببینە دکتۆرێکی نەفسانی بۆ ئەو خەڵکەوە دەمانوێت کەسێکی باش بین و سوودمان بۆ کۆمەلگا بۆ بۆ خێزان و ماڵم ناڵ و گەڕک و دام و دەستگاکان کە ئیشی تیاکەین بەبێ ئەبێ ئەم دروشمە بەسکەینەوە ئەگەر ئەم دروشمەم بەرزکردەوە ئەوکاتە کۆمەڵە دیکتاتۆرێ لە نەفسی مرۆڤا دروست نابێ ئەویش ئەوەیە تۆ منیت. هەر کاتی ئەم دروشمەمان بەس کردو دروشمی تۆمنیت بەسکەیتەوە لە ناو کۆمەلگایە بە تاکیدی خەڵک مقابلەکەتەدە چۆن لە بیداە تا لە لەم حڵلقەیە بڵێ لە یەکێ لە بابەتەکانا باسما کرد وتمان تۆ بچۆرە ناو ئەشکەوتێ کاتێ دەنگ دەدەیت کاتێ هاوار دەکەی دەقێڕێنی دەڵی من ئەشکەوتەکە بەو بێگیانە دەڵێ من ناڵێت تۆ بەڵام کاتێک کە لە دەرگا دەچیتە ژوورەوە بە نەفرێک گەڵی فەرمو جەنابەت بڕۆ یەکسەر ئەو مقابلەکەی ئەوێڵە فەرمو جەنابەت بڕۆ ئەگەر لە حاڵەکە خۆت چیت و وەکۆڵێ حساوت بۆ دڕەفقەکان دەکرد ئەگەر قسەش نەکەن لە ڕویان نەبێ قسەنەکە بەڵام لە دڵی خۆیانە چیان مدروسە بێ کۆمەڵشتیان بۆ دروستێ بۆیە لە ئەنجامی ئەم دروشمە لە ئەنجامی ئەم لافتەیە کە ئێمە بۆ خۆمان بۆ ژیانی خۆمان بۆ باشترکردنی ژیانی خۆمان هەڵمان گرتووە دەگەینە ئەم کۆمەڵە خاڵە کە ئێستا پێکەوە باس ئەم دروشمە هەمیشە لە یاد مەکە ئەم دروشمە لە قوتابخانە لە ماڵە لە ناو براکانە جاری وایە هەندێک کێشە و مەشاکل لە ناو ئایلەکە ڕۆدا بۆیە ئەگەر ئەم دروشمەمان بەرز کردەوە دەگەینە باشترین ئەنجام دەبینە باشترین هاوڵاتی دەبینە باشترین خێرخواز لە ناو کۆمەلگا مەرجێ خێر خێرکردن تەنها شتی مادی بێ بەڵام دەکرێت شتی چی بێ شتی معنەوی بێت یەکەم خاڵکە ئێمە قازانجی لێ ئەەکەین لە دروشمی تۆمنیت کە کاتێ بەرزمان کردەوەکو چۆن لە تەزاهورەکانە وەکو چۆن لە خۆپشاندانەکانە لافتەکان بەرزەبنەوە تۆش دەبێت ئەمە ئاشکرا بکەی بۆ خەڵک ئەم ئاشکراکردنە ڕاستە بەدەم دەوترێ بەڵام ئەوەندەی بەدەم دەوترێ دەبێ بە کردەوە بسەرمێنێ چونکە بۆ کاتێکە من دەڵم تۆم خۆشەوێ بە ڕافیقەکەم ئەبێ خۆشەویستەکەم لە کردەوە شادیار بێ کاتێ مەسائلێکی مادی امتیازاتێ دێتە پێشەوە ئەبێ من ئەوم لە خەیاڵ بێ نەکە تەنها هەر خۆمم لە خەیاڵ بێ ئەو کاتە ئەگەر قسەشمان هەبێ کەواتە کردەوەش چێ بێ پاڵپشتە بێ بۆچێ چونکە بۆ هەموو شتێک کە لە ناخی مرۆڤایەت دەبێت کاریگەری هەبێ لەسەر چی لەسەر ڕەفتارەکانی ڕاستە لەسەر گفتارەکانی هەیەی بەڵام دەبێ ببێتە چی ببێتە کردار بۆ ئەوەی خەڵکی مقابل کەڵە ئیسفادەی لە بکات چکە ئەگەر ئێمە تێبیکەین خۆگەۆر فەمە لیمە تەقولونە مالا تەفعلون یعنی ئێمە ئەگەر مححاولەکەین هەمیشە ئەبێ بیکەین بە فیان ئەو شتانی کە دەمانوێت ئەمەی کە بەرزیەکرد دەکەینەوە کوتم یەکێک لە ماناکانی ئەنچی خۆت دەبینیت کاتێک سەیری خەڵکی دەکەیت ئەگەر ئێمە کاتێک کە وەکەڵێ ئەم دروشمەم بەس کردەوە تۆ منیت ئەو کاتە سەیری مقابلەکەی خۆم ئەەکەم کە تو ئەنوارم بۆ بەرامبەرەکەم هەر چۆنە بێ من ئەو کەواتە هەرچی کەم و کوڕێک و چۆن ئاوێنێک دێنتە بەرچاوی خۆت ئەم ئاوێنێکە داد ناوە چۆن بە جوانی خۆتی تیابینی وەکو وەکو دەوتێ کاتێ دەچتە بەر ئاوێنە حتمما خۆتی لەلا هەموو کەسە جوانترە لە هەموو کەس نییە خۆت بە جوانتر ئەزانی بۆیە جاری وایە ئەگەر کەم و کوڕیە لە شوێنێکتا هەبێت لە سەرتا هەبێت لە دەمتا کەڵە لە دەموچاوتا هەبێت لە کراسەکەتا هەبێت لە لە هەر شتێکا بێک سەری بینی کەواتە تۆ دەبێت ببی بەو ئاوێنەیە چونکە بۆ تۆ دەبینیت کاتێک کەچی ئاری خۆت دەبینی کاتێک کە سەیری مقابلەکەتەکەی کە سەیری مقابۆیە ئەگەر تووڕە بێت ئەم تووڕەبوونە تەسیری هەیە لەسەر تۆ ئەگەر دڵخۆش بێ بە هەمان شێوە اینجا خۆشحاڵ دەبیت بە سەرکەوتەکانە چونکە تۆ ئەویت کاتێک کاتێک کە من قەنەعەتمەوە بۆ ئەو منە یان ئەو نەفرەی مقابلی منە بۆیە هەر کاتێک سەرکەوت هەر کاتێ وەکڵ لە پرۆژەکانیان سەرکەوت لە قوتابخانە سەرکەوت لە جامیعا سەرکەوت لە دایرەکەیان سەرکەوت لە علااقاتی ئیشتیماعە سەرکەوت لە علااقاتی دەوکڵە بەدەستێنانی مادە و پارۆ سەر سامانە دەستکەوت لە عیباەتە سەرکەوت لە هەر پرۆژەیەکە سەرکەوت من خۆشحاڵە بم چونکە بۆ ئەو منە کە کاتی ئەم دروشمە تۆ منی بەرزکردەوە بە تاکیدی بە هەموو سەرکەوتنەکانی چێ بێ وەکڵە خۆشحاڵە بی کە خۆشحاڵش بی هەمیشە بە تاکیدی ئێمە ئۆکو ئەنجارەکانی کەس باسمان کردووە ئەو خۆشحاڵێن لە ناخەوە تەسیری هەیە لە سەرچی لەسەر کردار و ڕفتارەکانی مرۆڤ و لەسەر گفتارەکانی مرۆڤ بۆیە جاری وهەیە نەفری وهەیە خۆشحاڵە کە دێتە ناوبەرجسەوە بامەجچەکەش ناخۆش ئەوکەڵە لەوانەیە مەجلسێک ئەوە نەبێ بەڵام هەر لە خۆێت دەموچاوی وەکڵە حتا کە ئینسان کە خۆشحاڵە بوو خواردنی باشیش بێخورێ نەکرد لە زەت لە خواردنەکانی شەبینێ بەڵام کە کاتی ئەگەر تێبینی کە ئێسایمە زۆربەی زۆرمان لەسەر سفرەکان دانیشین باشترین سفرە حازرە بۆمان لەوانەیە دووسێنەوە خواردنش حاضر بێ بەڵام کاتێک کە ئەی خۆی چونکە مێشکمان مەژغۆڵە چونکە دەروونمان ئاسوودە نیە چونکە وەکەڵێ کێشە و مەشاکیلەکانی ژیان تاڵەکانی ژیان زۆر زەرە بەلای ئێمەوە تێگەی گەورەمان کردووە لە خۆمان هەندێک کەم و کوڕی هەیە لە ژیانی خۆمانە لەوانەیە لە سەدا دووی حەقی ئەوکەڵێ حەقی حەق پێدانی هەبێ بەزا من و تۆ ئەڕن چیەکەین لە سەدا سەدی پێ بۆیە لە زەد لە خواردنەکان نبینی جاریان زۆر جا لە مەجلسەکانە دانشی ئەڵی خواردەکان تامیان گۆڕاوە لە ئەسڵا خواردەکان تامیان نەگۆڕاوە بەڵام ئێمەیە تامەکەمان والێ کردو بگۆڕێ ئێمەیە مێشکمان لە ئامادە نییە لە کاتی خواردن و لە کاتی پیاوێک ڕاندیۆتی خانوێ پیاوێ ینی برادێکم خانوێکی دروست کرد و نزیکەی دەفتەرێ بۆ دەفتەرونیەکی دابوو بە ینی شتەکانی دەرەوەی ئەوەی پێشەوەی مەسەلە ئەو ڕووکەشی ئەوشتانە ئەڵەیە کە چوینە ناوەکەی سیرەکەین ئەوەنە ئەدەواتی خۆگەرمکردنەوەی نییە لە ژوورەوە کە هەموو مانۆکەڵێ دانمان چێڕێ هاات بۆیە چی چونکە بۆ ئەوەنە ئیتیمامی بەدەرەوە داوە خەڵ بڵێ جوانە و ڕێک و پێکە ئیهتیمامی بەناوە نەدا و بۆ یەک کە ئەیبینی جاری وا مناڵەکانی سەرمایان بوو جاری وا بوو خۆ ئێمە سەرمانەوە جاری وا خێزان و ما یعنی قەزم لەما ئەمەیە ئێمە ئەبێ ئەوەندە ئیسیمان بە دەروی خۆمان ئەو کەڵە ئیتیمان بە ناخی خۆمانە ئێتیمان بەچی بدەین بە دەری شوب لە ڕاستە ئەبێت تەوازن و ڕاگیرکە چونکە خەڵک ئەمڕۆ ئەگە تێبینی کێ لە ناو مەجلسە جاری واهەیەک و یعنی وتەکەی مەلای مەشورە کە ئەڵێ کەوافخۆ ئەوەندە خەڵ ئیتیمان بە مەنزەر ئەدا ئیتمان بە بۆی ئەبێ ئێمە چی بکەین تەوازنی ڕاگیرکەین واتە ئەو تەوازنەوەمان لێ بکاتە ئیتیمامی هەردوو لامان هەبێ یعنی ئەلە لە قەل پ بە پ بە ئیتیمامات و گرنگیمان خاڵێکی کە کە لە لەم دروشما کە بەرزمان کردوەوە دەگەینە ئەم ئەنجامە ئەوش ئەوەیە خۆشحاڵ دەبیت و لێبوردە دەبی لە هەڵەکانە چونکە هەڵەکانی ئەوان هەڵەکانی تۆن کاتێک کە نەفرێک غەڵەت تێئەکا قەناعەتت وابوو کە ئەو وەکو تۆ وایە ئەو کاتە ئەو هەڵەیە ئەو کەم و کوڕێ ئەو مشکیلێ بە مشکلی خۆتەزانی بۆیە ناچاری هەمیشە یعنی هەمیشە تۆ بێنە بەرچوی خۆجاری وە هەیە لە گەڕەکە ئەڕۆی تۆ مناڵەکە لەگەڵ مناڵی کا شەڕی کردە لەوانەیە مناڵەکەی تۆش ناحەق بۆ بێ بەس نییە ئاشتیانەکەی تۆ چونکە بۆ ناتێ بدێ لە مناڵەکەی خۆت یعنی وای لەکەێتە کوڕەکە مقابلی مناڵەکەت بەڵام ئەگەر مناڵەکەت وکەڵێ مقابلی مناڵەکەت ڕاستیەکەی بەڵام ئەگەر مناڵەکەی تۆ لەسەر حەق بێ یعنی و کەڵێ لیان نابێ و کەڵێ لە حاڵت حاڵەتکان بە تەکیدی ئارم حاڵەتا تۆ لەوانە بێ لەکێ لە ئۆلەوەی بەران بەڵام ئەگەر قەنەعات وا بوو مناڵەکەی دراوسێکەت مناڵەکەی گەڕەکەکەت وەسەلا ئیش و کاری گەڕەکە هی تۆێ ئەو کاتە چێ بێ ئەو کاتە لێبوردە ئەبین بەرامبەر چی بەرامبەر ئەو کەسەی کە ئەو هەڵی بەرامبەرمان کردووە لە ئەنجامی ئەوەی پێشوودا وکەڵێ لەوەی کە ئەو دروشمە ئەو قەتعی ئێمە بەرزمان کردۆک و لە پێشەکیەکە شاوتم ئێمە بۆ ئەوەی بچین بۆ لای دکتۆرێکی تایبەت هەتاوەکو ئەم خەسڵەتە پسپۆڕی وتیا وەربگرین بیکەین بە ئیشی خۆمان بیکەین بە وەکو چۆن تۆ ئەچیتە یعنی لە سلێمانیا منطقەی ئۆرزیب ئەو بنتقەی عادەکانی کەتیایە یعنی ئەنواعی تایە لەوانەیە ئەگەر بڵێم هزار قەتایتیا بە طبیعی بێت بۆیە ئەو قەتعانە کە تۆ دەڕۆی ناکرێ هەر تەنها نووسراوە دکتۆر فلانە کەس چی بکەی بڕۆیتە ژوورەوە چونکە بۆ ئەو کاتە تۆ نزیکەی ئەبێ کۆمەڵێ دکتۆر گەڕێ بەڵام دی بۆ چی ئەگەڕی بۆ تەخصەکەی خۆتەگەڕی بۆ پسپۆرەکەی خۆتەگەڕێ ئەگەر باتنی دوست دەچی بۆ باتنی ئەگەر بەسەر چاو دوست دەچی بۆ ئەگەر کسور دوست دەچی بۆ بۆ کەواتە تەخصیسی تۆ منیت ئەبێت تۆ بە عملی لە خۆتا چی بکەی وای لێ بکەیت بە پسپۆری تۆ یعنی خەڵک کە تۆ چیت بۆ ناو مەجلس بڵێن ئەوە ئەو کەسە هات کە دروشمەکەی چییە دروشمەکەی منیت کەواتە تۆ یان تۆ منیت بۆیە ئەم دروشمە کە ئەگەر بەرزکردۆ بە عملی بوو لە بەخشینە لە سەرۆت و سامانە لە بەدەستێنات نی علمە کەواتە من کاتێک کە برادێکم ڕفیقەکەم هاوڕێیەکم شەهادە و کەڵێ بڕانامەیە بەدەستێنێت کەواتە بەچیە بینم بەهی خۆم ئەیبینم بۆیە کە کاتێ هەڵەیەکی شەکە لە دایرێکە بیێنە بەرچاوی خۆت کە تۆ مدیری دایرەیەکیت مدیری بەشێکت لە بەشەکان مەسەر مدیری بەشی کڕین یاخۆ مشتریات کە هەیە لە دایرەکانە ئەو هەڵەیەکی کردو هەڵەیەکی حسابە لە دوکانەکە لە دوکانەکانە هەڵەیەکی کردووە بەڵام تۆ ئەگەر هاتی یەکسەر تۆڕەبووی سزاددا لەوانەیە کێشەکە گەورەتر بێ بەڵام ئەگەر هات قەنەعەت دوا بوو ئەم هەڵەیە ئەو کردنی هەڵەی خۆتە لەوانەیە مەسەلە بۆ نموونە تۆ بە ئەوت بینی ئەو کاتە هەڵەکان چێ بێ ئاسانە بێ و چارەسەرکردنەکەشی چێ بێ چارەسەرکردنەکەشی وکەڵە ئاسانە بێ کە ئێمە ئەبێ هەمیشە ئاسانکاری بۆ باتە ئێمە دوو حاڵەت بە دوو کەسمانەیە کەسایەتێکیان پێوتێ متەشائیم یاخود بڵین ڕەشبین کەسایەتێکیان پێوتێکی کەسایەتی گەشبین ئەم دوانە هەردووکیان لە ئەنجامی کردارا دەرەکەوێت کامیان گەشبینە کامیان وکەڵێ ڕەشبینە بۆیە ئەم گەشبینە تەسیراتی هەیە لەسەر چواردەوری خۆی بەس ئەم ڕژبینە بە سلبی تەسیراتی هەیە لەسەر چی لەسەر چواردەوری خۆت چواردەوری خۆی خاڵێکی ترکە لە ئەنجامی دروشمی ئێمە کە کاتێ بەرزمان کردو کردمان بە دروشمی خۆمان کردمان بە پەیامی خۆمان کردمان وکڵێ بەوەی کە خۆمان دەمانێت و قەتعی ئەوڵێ سەر سەرمان یاخود هەوی گیرفانمان ئەو کاتە دەتوانین چی بکەین دەتوانین لە خەڵکی تێبگەی چونکە تۆ تعامل تەقەبدەی لە دەرگای دڵی تەقەبدەی لە دەرگای عقل و منطقی دەبێت تەقەبدەی لە دەرگای دڵی چونکە عاتیفەی تایە عاتیفەی بجوڵێنی کە عاتیفە جوڵان دوور دەوردە دەرگاکانە کرێتەوە دەرگا و پەنجەرەکان بۆ کرێتەوە لە هەر کامێکیانە بتۆە چتە ژوورەوە بۆیە کە کاتێ ئەمانەت دۆزیە ئەو ڕێگەیانە دۆزیەوە ناچارە بێ هەرچی قسەیەکشکا وردەوردە لێی وەرەگری وەک وتم وای دابنێ کە چییە وڵی لەوانەیە ئەمە ڕۆژێ لە ڕۆژان قەنەعەت وایە بن ئەبم بە مەسئولێک و ئەو دێت چیم لێکە دێمەسە واستم لە لاکە پێویستی پێمە بێ ئیشێکی پێم بێ ئەگینا ناکرێت چکە بۆ ئەم مێشکە کە ئاوا بە سلبی بیری کردووە دایمەن بۆ دوربینە نارە لە فلانک بەسە لە بۆم دوای ساڵێکم برادێک ینی پۆستێکیان خستوە بەردەم کە زوو ئەتوانن چی بکەین لە یەکتری حاڵی بین و قسەکانی یەکتری بە قسە یەکتری بزانین و دروشم و وەکەڵێ پڕۆژەکانی یەکتری بە پڕۆژە یەکتری بە یەکتری ئەزانین بە تاکیدی ئەو کاتە ئێمە توانین دەرگای دڵەکان زوو بکەینەوە خاڵی خاڵێکی تر کە ضرورە کە لەم بابەتا باسکین لە دروشمەکە کە ئێمە دەگەینە ئەوە کە وەکوتم دروشمی تۆ منیت هەمیشە کەوت من خەڵکی مقابل هەیە ئەڵێژم ئەڵێ من بەڵام کەوت تۆ ئەو کاتە خەڵکی مقابل بە تۆڵە تۆ کەواتە ئێمە دین لەسەر قسەی ئەو یعنی ئەو فەیلسوفانە لەسەر قسەی ئەو بەڕێزانی کە لەم حەقلا ئیشیان کردو بە تایبەتی بواری پەرەپێدان و تێگەشتنی خەڵکی لە یەکتری چونکە ئەمە ڕاستەکەی هوەرە ئەم هوەرش وەکەڵێ هەموو کەس مەرجیە پێی بە یا هەموو کەس مەرجیە پێویستی بە هەموو کەسێک بۆ کەڵێ حەزی لێ بکە بۆیە ئەخیر خاڵکە هەمانە ژەڵێ خۆشەویستی و ڕێژی خەڵ بەدەستێنی بۆچی چونکە من حەزەکەم هەموو خەڵ ڕێزم لە بگرێت من حەزەکەم خەڵ بە گۆم بکە حەزەکەم ڕێزم لە بگرێت حەزەکەم کە کاتە قسەم کرد هەمووی بێدەنگ بێ حەز ئەها ئەمانە بێنە بەرچاوی خۆت بۆ خۆت کەواتە خەڵکی مقابلی تۆش وەکو ینی لەکێ لە حەڵقەکانە باسما گوتم وتم یعنی ئەگەر حسابی کە ئینسان نزیکەی یعنی حو ملیار کەس لەسەر زەویاژ ئەم حەو ملیار کەسە یەک کەسیان نییە خۆی بێ پێ مهم نەبێت خۆی بێ کەم بێت قەنەعاتی وای وڵا ئەم کەوە کەمە لەم کۆمەلگایە کەواتە تۆش بچۆ شوێنی هەرێکێک لەوانە خۆش قەنەعات دوایە کە تۆشیت کە تۆ کەسێکی مهمی کەسێک گە بۆ جارێ هەر ئەسڵەن مرۆڤ مهمە خۆی بۆ خۆی چکە خخوای گەورە دووسی کردووە لە نێو هەموو مەخلوقاتەکانی تررا کۆمەڵە سیفات و کۆمەڵە تایبەتمەندی پێداوە بۆیە کە کاتێ من حەزەکەم خەڵ ڕێسم لێ بگرێ کەواتە بە هەمان شێوە دەکرێت من چی بکەم دەکرێت حەزکەم خەڵکی چی بێت خەڵکی ڕێزدار بن چونکە بۆ مرۆڤ کە کاتێت یعنی پیاڵسەکە فەرمێ کەلی من ناسە علا قەدەری عقولهم ئێمە پێویستە کاتێک کە قسە لەگەڵ خەڵکاکەین بەقەدەر خۆیان ڕێزیان لێ بگرین مشتەرەکین هاوبەشین کە بەڵام ئەکرێ وەکو وتم هەر کێ بە شێوازی کەواتە ئێمە مادەم دەمانەوێ باشترین نمونە پێشکەشی کۆمەڵگا بکەین لە ئینس و جن وەگەڵێ لە هەموو مەخلوقاتەکان ئەم دروشمە پێویست بکەین بە دروشمی خۆمان کە دەڵێ دروشمی تۆمنیت کەواتە کاتێ ئەوشمان بەرسی وەکو وتم دەگەینە خۆشەویستی و ڕێزی خەڵ بەدەست دێنێ چونکە بۆ وەک یعنی لە خاڵی پێشوتە کە باسم کرد ئەویش ئەوەیە خەڵ ناڕێزی بەرامبەر یعنی قەڵێ ڕێزل لێ نەگرێ تۆش مقابل وایت بۆیە حەز ناکەی حتا جاری وایە تۆ بێنە بەرچوی خۆت نەفرێ لەوانەیە بۆ منە لە 20 ساڵی تەمەە یان لەو 20 ساڵا جارێ لە جارەکە خراپێکی لەگەڵا کردی هەمیشە دێتەوە چی هەمیشە دێتەوە خیاڵ زیهنی خۆت کە فلانە کەس فلانە چاکەی ئەفافو فلانە خراپەی لەگەڵا کردم بۆیە هەتاوەکو دەبێنێتەوە چییە هەرمێنێتەوە لە مشکی تو لەوانەیە گەورەش ببێ چونکە بۆ ئەم هەندێشت هەیە ئەگەر زوو ئیهمالت کرد وردە ودە لە ناخ دەرەچێ لە دڵ دەرەچێ بەڵام مێش دەرەچێت لە عقلی باتنی مرۆڤ دەرەچێت پێ ئەگەر ئێمە یعنی ئێوە هەموو گوێبستانی خۆشەویست لە من لاوانەی باشتر شارەزات کە مێشکی مرۆڤ ئەکرێ بە دوو بەشەوە ئەم دوو بەشەیەکیا هەڵگری ینی هەرکە کۆمەڵە سیفاتی هەیە بەڵام ینی کۆمەڵی ئەرک و ئیشی هەیە بەڵام ئەبێ ئەو زانی کە هەندێ سیفاتی سلبی هەیە بە بەردەوامی لە مێشکا ئەبێن تۆ زایدن وەگڵە وەسوەسەی شەیتان کە لەوانەیە ئێمە هەمومان پێی پێبەرین بۆیە ئەم دروشمە کە دەکرێت ئمە بیکەین بە دروشی دروشمی خۆمان وەکوتم ئەنی بیەنە بەرچای خۆ تۆ چ ناو مەجلیسێک یعنی ئەوە بێنە بەرچای خۆت کە پیاوێت دێت بە پلەکەی هەرچی بێت دەوڵەمەنە فەقیرە جوانە ناشیرینە باڵای بەرزە نزمە یعنی هەرێکی لەو سیفەتانی کێشەی نێ بەس بیێنە بەرچاوی خۆت یعنی چەند خۆشە کە دێت سەلامەکە دوو کەس لە دەمی هەڵسن ڕاستە هەڵسان کەڵە شتێکە بەڵام مەسە ڕێزی لێگر شوێنی بۆکەنەوە بۆیە هەر کەسێ زووتر شوێنی بۆ کردەوە زووتر مەچێتە دڵیەوە چونکە بۆ تعاملێکی عملی لەگەڵا کردو بە بێ ئەوەی بیناسێ بۆی سەلماندووە کە چیە کە خۆشێت بەبێ ئەوەی بزانێت کێیە ناوی چییە ئیشی چییە پارەی هەیە سەرۆت و سامانی هەیە یانیەتی بڕوانامەی هەیەیانەتی بۆ یەک سیرەکەی لە ناو مەجسیا جاوەرە لە شوێنە گەورەکانی ترابێت لە ناو کۆمەلگەکانی ترابێت لە ناو دایرێکی ترا تۆجاری واچی بۆ دایرەیەک لەوانەیە مەسە شارەزایی نەبێت لە ئەو دایرە یا مەسە لە بوون کەس نەناسی لەنا ئەو شارە بۆیە کاتێک کاچی لە دایرەکە چەند خۆشە بەلاتەوە نەفرێ بناسی چاکترین کەس چۆن ئەتوانین تعامل لەگەڵ خەڵکا بکەین وەکو هەر لە پێشەکیەکە وتماوتمان ئەگەر ویستت خەڵکی بەدەست بێنیت دڵی خەڵکی بەدەست پێویستە لی تێبگەی پاشان و بزانین ئێمە تعامل لەگەڵ مرۆڤ ئەکەین نەک تعامل لەگەڵ بێگیانە ئەەکەین بۆیە دەبێت عاتفەی بجۆڵێنین پێش ئەوەی منطق و عقلی بجۆڵێن و من لە کۆتاییە ئەو خاڵانە ئەو پێنج خاڵە دووبارە ئەەکەمەوە کە پەیوەندی سەرکەوتو واتە ئەم پێنج خاڵە هاوکاری تێگەیشتن خۆگونجاندن لەگەڵ لێبوردەی لەگەڵ ئامادەی کە ئەوانە هەمویان بە تەستی لە سەری ڕۆشتین گوێبستانی خۆشەویست بیسەرانی ئازیز بەم شێوەیە هاتینە کۆتایی یاخود بڵی کۆتا حەڵلقەی بابەتی چ هوەری هەڵسوکەوتکردن لەگەڵ خەڵکان لە ڕادێ ڕووناکی هەتا حەڵلقەیەکی تر و چیرۆکێکتری سەرکەوتن بەخوای گەورەتان ئەسپێرم خواتان لەگەڵ